بانگەوازی عیکریمە دوژمنایەتی عیکریمە زۆر لە هی وەحشی زیاتر بوو ئەو ڕاستەوخۆ دوژمنی ئیسلام خۆی بوو واتە دوژمنایەتەکەی ئەو دوژمنایەتێکی بە ئەنقەست و هۆشەکی بوو لە بنیادی دانەدانەی ئەندامانی ئەو خانەوادەیە عیکرمەی تێدا گەورە بوو دوژمنایەتێکی سروشتی بەرامبەر بە ئیسلام هەبوو سەرگەورەی ماڵ ئەبوو جەهل بوو. جەهالەتی باوک ڕیشەی بە هەموو سووچێکی ماڵدا داکوتابوو و ئاسمانی ئەو خانەوادەیەی بە تاریکییە ڕەشەکەی ڕۆحی کردبووە چاڵێک لە چاڵەکانی دۆزەخ. خۆ ئەگەر بهاتایە ئەندامێکی ئەو خێزانە باوەڕی بهێنایە و مسوڵمان ببووایە، ئەوا ڕۆژی ڕووناکی لێ دەکرایە شەوەزەنگ و ئارامی لێ زەوت دەکرا و بە سەختترین شێوە ئازار دەدرا. ئەیکریمە وەگەوەی لە دوژمنایەتیکردنی ئیسلامدا لەگەڵ باوکی پێش بڕچێ بکات وەها بوو. لە هەموو جموجۆڵە ناپاکەکانی باوکیدا بەشداری دەکرد و دەست لە سەرسنگ ئامادە دەبوو. کوفر پەردەی بەسەر بینایی دادادابوو. تەنانەت دوای فەتحی مەکەش ئەو هێشتا هەر لە یاخیبوونی خۆی نەکەوت. بەڵێ، زۆر بوون ئەوانەی لەگەڵ فەتحی مەکەدا دڵیان فەتح بوو و هاتنە ناو بازنەی نوورینی ئیسلامەوە. بەڵام عیکریمە دوژمنایەتیەکەی هەر بەردەوام بوو، ئەمە وێڕای ئەوەی کە لە کاتی فەتحی مەکەدا شمشێری لە مسوڵمانان هەڵکێشابوو و هەوڵی بەرهەڵستی دابوو، دواتریش بەرەو یەمەن هەڵهاتبوو. ئوم حەکیم هەم خێزانی عیکریمە و هەم کچە مامیشی بوو، ئافرەتێکی ژیر و بەفام بوو و پێشتر مسوڵمان بووبوو. ئەم ئافرەتە مەردە تەنها لەبەر وەفای هاوسەرێتی دەڕوا تایەمەن و مێردەکەی قایل دەکا کە بگەڕێتەوە. بەڵام عیکریمە ڕووی هاتنە حزووری پێغەمبەری خوای نەبوو ئاخر دوژمنایەتی و زوڵم و سووکایەتیەک نەمابوو دژ بەو سەروەرە ئەنجامی نەدابێت گەر بڕیار بوایە دڕک و داڵ لە ڕێی دابنرێت ئەو پێش هەمووان هەڵپەی دەکرد گەر بڕیار بوو خۆڵ بەسەریدا بکەن پێش هەموو کەس ئەو خۆی دەکرد بە خاوەنی ئیشەکە بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بە تەنکی دایەتی عیکریمەشەوە بوو، بۆیە هەمان ئەو مامەڵە هەستیارەی لە بەرامبەر وەحشیدا نواندی، لەگەڵ ئەمیشدا کردی. وەختی عیکریمە هاتە خزمەت سەروەری جیهانیان، ئەو گیانی گیانانە بە گوفتارێک کە شایانی گەورەییەکەی بوو، پێشوازیی لێ کرد و فەرمووی. مرحبا بالراکب المهاجر. سڵاو لە سواری کۆچبەر. ڕاستە هیجرەت بە واتا ئیسلامیەکەی کۆتایی هاتبوو، بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم وەک ئاماژەیەک بۆ لە دوورەوە هاتووی ئەیکریمە وەهای فەرموو، تەنها ئەم ڕستەیە بەس بوو بۆ تواندنەوەی چێوە بەفرینەکانی سینەی ئەکریمە، ئیتر خۆی لە دەوری دەستی پێغەمبەر داگێرا و داوای دوعای لێ دەکرد و دەیوت، ئەی پێغەمبەری خوا! داوای لێخۆشبونم بۆ بکە، لەسەر هەر دوژمنایەتیەک کردوومە یان هەر کاروان و دەستەیەک بەشداریم تیادا کردووە و مەبەستم سەرخستنی شیرک و بت پەرستی بووە پێغەمبەری خواش علیه الصلوة والسلام دەستی نزای بەرز کردەوە و فەرمووی خوایە گیان لە هەر دوژمنایەتیەک کە عیکریمە کردوویەتی یان هەر کاروان و سوپایەک کە بە مەبەستی بەرهەڵستی کردنی ڕێبازەکەت ڕێکی خستووە بیبوورە و لێی خۆش ببە. هەر کە عیکریمە ئەم نزایەی بیست، وەخت بوو گەشکە بیگرێ، چونکە هەرگیز چاوەڕوانی پێشوازییەکی لەو جۆرەی نەدەکرد. بەڵێ، چاوەڕێی نەدەکرد. ئاخر تا ئەو کاتە وەک هەر کەسێکی تری ئاسایی تەماشای پێغەمبەری خوای دەکرد و چاوەڕێی مامەڵەی کەسێکی ئاسایی لێ دەکرد. جا کاتێک ئەو هەموو گرنگی پێدانەی بینی، تێگەیشت کە لە گومانەکەیدا بە هەڵەدا چووە. بۆیە وتی، کەواتە ئەی پێغەمبەری خوا، بەڵێن دەدەم کە هەرچیم خەرج کردبێت بۆ بەرەنگاربوونەوەی ڕێبازی خوا، دەبێت دوو ئەوەندە لە پێناوی خوادا خەرج بکەم. چەندێکیش شەڕم کردبێت بۆ بەرهەڵستیکردنی ڕێبازی خوا، دەبێت دوو هێندەی ئەوە لە ڕێبازی خوادا خەبات و کۆشش بکەم. ئیدی لە یەرمووک، بەڵێنەکەی بردە سەر. ئەوەندە هەیە لێرە لەنێو ئەو شتانەی کە بەخشی، گیانیشی تێدا بوو. حەزرەتی عیکریمە بە خۆی و خاو و خێزانیەوە بەشداری غەزای یەرموک دەکەن لە مەیدانی جەنگدا بریندار دەبێت و دەیبەنە ناو چادرێکەوە کاتێک هاوسەرەکەی بەسەریەوە دەگری ڕووی تێدەکات و پێی دەڵێت مەگری تا سەرکەوتن نەبینم نامرم ئەمەش بۆ خۆی کەرامەتێکی تایبەت بوو پاشتاوێک حارسی کوڕی هیشامی مامی دێتە ناو چادرەکەەوە و دەڵێت مژدەبێ خی گەورە سەرکەوتنی بەنسیب کردین ئیتر لەو کاتەدا حەزرەتی ئەیکریمە داوا دەکات هەڵی بسێننەوە سەر پێ. هەڵمسێنن، چونکە وا پێغەمبەری خوا دێتە ژوورێ. ئینجا لەگەڵ ڕۆحیانەتی پێغەمبەری خوادا بەم شێوەیە دەدوێ، یا رسول اللە، ئایە بەڵێنەکەم بردە سەر؟ پەیمانەکەم هێنایە جێ؟ لە دوا هەناسەشیدا ئایەتی. توفنی مسلما وألحقنی بالصالحین. بە موسڵمانی گیانم بکێشە و بمخەرە ڕیزی پیاوچاکانەوەی خوێندوو. گیانی بە خوای باڵادەست سپارد. بەڵێ بەڕاستی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم زۆر سوور بوو لەسەر هیدایەتی خەڵکی، لە تەبلیغدا سیمای نەسرەوتنی تێدا نەخشابوو، هێمایەک بوو بۆ ئاسۆیەکی چاونەبڕ. دەستی موبارەکی بۆ هەزاران و سەدان هەزار کەس درێژ دەکرد و بە سەدان و هەزاران کەسی بۆ جیهانە ڕۆشنەکەی ڕادەکێشا. کەچی هێشتاش تێربوونی نەدەزانی. ئاخر دەیویست هەمووان لە ڕەحمەتە فراوانەکەی بەهرەمەند بکات. بەڵێ، ئەو دەستی بۆ هیدایەتی سەرسەختترین دوژمنەکانیشی درێژ دەکرد. بەم شێوەیەش قووڵی چەمکی تەبلیغ و بەرزی ئاسۆی ئەم سیفەتەی لە پێغەمبەراندا پیشان دەداین. دەردی تەبلیغ خەوی زڕاندبوو. لە تەواوی ژیانیدا ڕۆژێک نەبووە پێغەمبەر، عەلەیهی سەڵاتی وەسەلام، خەوێکی ڕێکوپێکی لێکەوتبێت. ئاخر ئەو دەردەداری دەردی هەموو مرۆڤایەتی بوو. بەڵێ، ڕستەی، بە درێژایی ژیان نەبووە ڕۆژێک چاوی لێک بنێ و خەوێکی ئارامی لێ بکەوێت، تەنها وەختێک ڕاستە کە بۆ سەروەری جیهانیان بەکار ببرێت، چونکە تەنها ئەو بوو کە هەموو ژیانی لە پێناوی تەبلیغدا بەسەر برد. ساڵانی بەرایی دەورانی مەکە کۆڵان بە کۆڵان و چادر بە چادر دەگەڕا و لە کوێ بازاڕێک دابنرایە و خەڵکی کۆببوونایەتەوە، مسۆگەر پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم خۆی دەگەیاندە ئەوێ و بانگی خەڵکەکەی دەکرد بۆ سەر دینی حەق. لەم ڕێیەشدا تووشی سووکایەتی بێ شومار و بێڕێزی بێ ئەندازە دەبووەوە و خاک و خۆڵیان دەکرد بەسەردا، کەچی ئەو بێباکانە بەردەوام دەبوو لە ڕۆیشتن بەرەو ئامانجەکەی. وەرە ببینە ئەو سیمایەی کە فریشتەکان دڵیان نەدەهات لێی بڕوانن و موشریکانی مەککە تفی لێ دەکەن. وەرە ببینە ئەو ڕوخسارە درەخشانەی کە بەخاتری ڕووی ئەو گەردوون بەدی هێنراوە و دەم دەم خۆر لە ترسی ئەوەی نەبادا بە تینەکەی ئازاری بدات پەڵە هەورانی دەکردە پەچەی سەر ڕووی. خوای باڵادەست فەرمانی پێداوم کە نزیکترین کەسەکانم ئاگادار بکەمەوە، ئێوەش نزیکترین کەسانی منن، بەڵام هەتاوەکو نەڵێن، لا الە الا اللە، ناتوانم لە حزوری پەروەردیگاردا هیچتان بۆ بکەم، تەنها مەگەر ئەم وشەیە بڵێن، ئەوجا دەتوانم لە دواڕۆژدا گەواهیتان بۆ بدەم. ئەو سەروەرە بەم شێوەیە لەگەڵیان دووا، بەڵام ئەوان وەک بڵێی بێ گیان بن، وشەیەکیش چییە لە زاریان نەهاتە دەر بۆ وەڵامی ئەو نازدارە. تەنها ئەبو لەهبی مامی قسەی کرد بریا لەگۆ بکەوتایە و قسەی نەکردایە حەیف بۆ تۆ بۆ ئامە ئێمەت کۆ کردوەتەوە دوا بەدوای ئەو قسەیەش خەڵکەکە بڵاوەیان لێ کرد. هەموو سەروەت و دارایی حەزرەتی خەدیجە ڕەزای خوای لێبێ بۆ ڕێکخستنی خوانی سەرانی مەکە بەخەرج چوو، پێغەمبەری خوا علیە الصلوة و السلام داوەتی دەکردن و خواردن و خواردنەوەی بۆ ساز دەکردن و سفرەی بۆ دەڕازاندنەوە و بە باشترین شێوە میوانداریی دەکردن سا بەڵکو لە نێوان ئەم شتانەدا بتوانێت وشەیەک یان شتێک بدات بە گوێیاندا بەڵام هەر چۆنێک بێ ئەمە نەدەلوا. حەزرەتی عەلی ڕەزای خوای لێ بێ باسی یەکێک لەو مەجلیسانە دەکات و دەفەرموێ، جارێ لەو جارانەی کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم میوانداری سەر گەورەکانی مەکەی کردبوو، پاش نان خواردن باسی ڕاستی پێغەمبەرێتی خۆی بۆ کردن و وەک داخوازیەکی خزمایەتی داوای کۆمەکی لە کەسە هەرە نزیکەکانی کرد، لە کۆتایی قسەکانیشیدا فەرمووی، کەستان تێدا نیە لەم بابەتەدا ببێتە یارمەتی دەرم؟ ئەو دەمە من منداڵێکی لاوازی حەوساڵانەی ڕەنگ پەڕیو بوو. گۆزەیەکم پێ بوو ئاوم دەگێرا کاتێک بینیم کەس وەڵامی قسەکانی پێغەمبەری خوا ناداتەوە خۆم پێ نەگیرا و گۆزەکەم دانا و هەڵم دایە من هەم من پشگیریت دەکەم یا رسول اللە پێغەمبەری خوا سێ جار داواکەی دووبارە کردەوە بەڵام لە هەر سێ جارەکەدا جگە لە من کەسی تر وەڵامی نەدایەوە ساڵان هات و ساڵان ڕۆیشت پێغەمبەری سەروەرمان صلی اللە علیه وسلم بێ هیچ سروەت و وەڕسیەک بەردەوام بوو لە بانگەواز بۆ ڕێی حەق خزمە نزیکەکانی تەنها ساتێکیش نەهاتن گوێ بۆ وتەکانی شل بکەن. ئیتر ئەویش بەڕێ کەوت سا بەڵکو لە دوور کەسانێک بدۆزێتەوە دڵ بەستەی حەق بن و ئەمیش بە خۆری پەیامەکەی ڕۆشنیان بکاتەوە. بەڵام دۆزینەوەی مرۆڤی دڵ زیندوو هەر وەک ئەوەی چاوەڕوان دەکرا ئاسان نەبوو. ئەوەتا لە تائیف بەردباران کرا و گاڵتەی پێکرا. لە زۆربەی ئەو چادرانەی بۆی دەڕۆیشت دەردەکرا، بەڵام ئەو خواست و ویستە جدیەی هەروا بە هەوانتە دەرنەچوو، وەک بڵێی خواوەندی میهرەبان بەرەو دنیایەکی چاوەڕوان نەکراو کەمەندکێشی دەکرد، هەرواش بوو. ئەوە بوو قەدەر بەرەو عەقەبە ڕێنمونی کرد و بە کۆمەڵێک مرۆڤی سینە پاکی ناساند. لێرەدا شەش کەسی ناسی. ساڵی دواتر ئەم شەش پیاوە بوون بە دوانزە. پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم چەند بابەتێکی پێ ڕاگەیاندن. لە حاڵێکدا ئیمانیان بهێنایە دەبوو لە چوارچێوەی ئەو مەرجانەدا ئیمان بهێنن ئەوانیش فەرمایشتەکانی پێغەمبەری خۆیان بێ هیچ دوو دڵیەک قبول کرد ئیتر ئەوە بوو حەزرەتی مسعبی لەگەڵ ناردن تا مسلمانێتیان فێر بکات ساڵی دواتر حەزرەتی مسعب بە خۆی و حەفتا و دوو کەسەوە هاتەوە بۆ عقبە ئەمانیش بەیعەتیان دا بە پێغەمبەری خوا لەم نێوەندەشدا حەزرەتی عباس ڕزای خوای لێبێ ئامۆژگاری دەکردم بەوەی کە پێش بڕیاردان وا باشە چاک بیر بکەنەوە. ئەوەی بۆ ڕوون دەکردنەوە کە چۆن بە قەبووڵکردنی ئەم پەیامە هەموو جیهان لە بەرامبەریان دەوەستێتەوە و دەبێتە دوژمنیان. لە بەرامبەر ئەم قسانەدا هیچ کامیان پەشیمان نەبوونەوە. ئیتر بەم شێوەیە بەیعەتیان دا کە تەنانەت لە سەختترین حاڵ و باریشدا پێغەمبەری خوا بەسەر خۆیاندا پێش بخەن.